بەڕاستیەوە پەروەردگارت چاک دەزانێت کە تۆ نزیکەی دوو بەشی شەو یاخود نیوەی یا سێ یەکی هەڵدەستیت و شەو نوێژ دەکەیت هەروەها هەندێک لەوانەی کە لەگەڵتدان خدا ئەندازەی شەو و ڕۆژ دیاری دەکات خدا زانیویەتی کە ئێوە هەرگیز نازانن دیاری بکەن و ئاماری بکەن ئەگەر ئەو نەیکردایە لەبەرئەوە تەوبەی لێ وەرگرتن، جا چەندتان توانی و چۆنتان بۆ لوا لە شەو نوێژ و لە کاتی تردا قورئان بخوێنن و دەوری بکەنەوە، چونکە ئەو خودایە میهرەبانە و دەزانێت، لەوانەیە کەسانێکتان لێ نەخۆش بکەوێت و کەسانی تریش ببن لە زەویدا بگەڕێن بە شوێن بازرگانی و فەزلی خودادا و کەسانی تر لە داهاتوودا بجەنگن بۆ لابردنی کۆسپەکانی سەر ڕێی دینی خودا و بۆ بەدەستهێنانی ڕەزامەندی ئەو کەواتە چەندەتان بۆ کرا ئەوەندە قورئان بخوێن و نوێژەکانتان بە چاچی ئەنجام بدەن و زەکاتیش بەو شێوەی دیاری کراوە بیدەن و قەرز بە شێوەیەکی جوان بە خودا بدەن ئەوەی بۆ خودا ببەخشرێت خدای گەورە بە قەرزێکی دادەنێت کە بە زاتی خۆی درابێت هەر دەست پێشکەریەکی چاکە بکەن بۆ خۆتان سبەی دەیبینەوە لە لای خوددا دەستان دەکەوێتەوە بە باشتر و پاداشتی گەورەتر دە داوای لێخۆش بوون هەر لە خوددا بکەن و دڵنیابن ئەو خوددایە لێخۆش بوو میهرەبانە.